گوێگرانی خۆشەویست سلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی هشتاهشتی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی بەردەوام دەبێت لەسەر گێڕانەوەی ئەو سات و ڕۆژانەی کە لە مۆسکۆ بەسەری بردوون ئەو دەنووسێ ڕۆژێک دەگەڵ کەمال چوینە دیدەنی غەفورۆف شەرەفنامەکەی لە پێش بوو زۆری ئافەریم لێکردم وتی هەژار بەقسەم بکە وەرە مۆسکۆ خانووت بۆ وەردەگرم لەم ئەنستیتیۆتە کارمان بە تۆ زۆر دەبێ نەخوازە کە زانیومە عارەبی و فارسی و کوردی چاک دەزانی منداڵت زۆر باش دەخوێنن خۆشت زۆر خۆش بەڕێ دەچی هەر ئێستا با خەبەر بنێرم ماڵ و مناڵەکەت بێنە مۆسکۆ تۆ مەچۆوە گوتم زۆر سپاست دەکەم بەڵام تا مەلا مستەفا منی بوێ لێی دوور ناکەومەوە هەژار، من زۆر دۆستی بارزانیم، لە مەکتەبی سیاسی حیزب دا دۆستی هەن، بەڵام هەشن کە ناخۆشیان دەوێ، ئێستا قازانجی شووڕەوی لەوە دایە کە هیچ کێشە لە عراق دا نەبێ، جا کە عراق داوای کردووە جەبهەیەکی یەکگرتوو لە نێوان حیزبی بەعس، حیزبی شیوعی و حیزبی پارتی بارزانی دا پێک بێ، بە مەسڵەحەتی سیاسەتی باڵای شووڕەوییە، لە زمانی منەوە بە بارزانی بڵێ خۆ نەگرێ و بچێتە ئەو جەبهەوە. گوتم، یارمەتی دەوڵەتی بەعسی دەکەین. خەت و شوێنێکی بەعسی بۆ ئەو جەبهەیان کێشاوە. ئاشکرا هەرچی حقووقی میللی ئێمەیە و هەرچی داوای حیزبی کۆمۆنیستە دەماڵێتەوە. دەبێ نۆکەری ئەڵقە بە گوێی بەعس بین. پازدە ساڵە شەڕ و لێکدانمانە. هەزاران لاوی کورد لەم ڕێگەیەدا خوێنی ڕژاوە. بە هەزاران ماڵ سووتێنراوە و وێران بووە چۆن باوەڕ بکەم بارزانی بێ وەرگرتنی هیچ حەقێک دەست لەسەر دەست دانێ چی جوابی گەلە لێ قەوماوەکەی بداتەوە ئایا شوڕەوی دەستەبەر دەبێ کە بەعسی خود مختاریمان بێکەم و زیاد بدەنێ و پەیمانێکی داویانە پێکی بێنن کوا ئەو شەرتە شوڕەوی دەگرێتە ئەستۆ ئەگەر هەر مەسلحەتی شوڕەویە و ناتان کرێ حەقمان بۆ بچەسپێنن مانای وایە ئێمە پاش دوازدە ساڵ گەڕاینەوە سەر خەتی هەوەڵێ و ئەو جار بەعسی تۆڵەی ئەو چەند ساڵەشمان لێکەنەوە. غەفورۆف وتی، من خۆم باوەڕ ناکەم بەعسی پەیمان بەرنە سەر، باوەڕ ناکەم جەبهە بە تەواوی نەگرنە دەست خۆیان، تەنانەت باوەڕم نییە کە شیوعیەکانیش لە دەست بەعس ئاسوودە بن، بەڵام وەک پێم وتی مەسڵەحەتی شووڕەوی ئەوەیە عێراق یەکپارچە و بێ کێشە و هەرا بێ. شوڕەوی بشڵێ ناتوانێ عەرەبان ناچار بکا پەیمانیان کە بە کورد داوە پێکی بێنن بەڵام دەڵێم زۆر لە سیاسەت مەدارانی شوڕەوی دەیانەوێ عێراق هیچ کێشە و سەرێشەی تێدا نەبێ ئەگەر بارزانی ئەمەش قبوڵ بکا دیارە زیانێتی بەڵام مومکینە فرسەتێکی تر هەڵکەوێ. گوتم باشە هەموو شتێکی پێ دەڵێم ئەویش کەیفی خۆیەتی. شەوێک میوانی پرۆفیسۆر بەکایف بووین کە کوردێکی ئەرمنستانیە و مامۆستایە لە دانیشگای زمانەکانی ڕۆژەڵات بەر لە شام پرۆفیسۆر قەناتی کوردیش هات کە هاتبووە مۆسکۆ فەرهەنگی ڕوسی کوردی چاپ بکە دەردی دڵ لە حاڵی پەرێشانی کورد دەکرا بەکایف گوتی کچی گیوی مکریانی بەناوی کوردستان هاتووە کە لەسەر زمانی کوردی تاقیق بکە و بخوێنێ پێم خۆش بوو کە بە منیان سپارد پێم وت کچم لە کام زاراوەی کوردیدا دەتەوێت تەحقیق بکەی و دکتۆرا بستێنی؟ ئەویش وتویەتی لە زمانی مامم حوسێن حوزنیدا. چونکە نەمزانیبوو حوسێن حوزنی زمانێکی سەربەخۆی هەبووە، خۆم لە دەرس پێ گوتنی کێشایەوە. پێم گوت، زۆر لەوانەی لە ڕووسیا دەرچوون و هاتوونە عێراق ناوێن دکتۆرە و هیچ نازانن. بە کەیف وتی، چەند جارم پێ وتی زۆر کەس هەن دێنە ئێرە بە ئاسانی و بەناوی تەعەسوبی کوردایەتی کارنامەیان مەدەیە ئەوانە دەستنەوە لە کوردستان دەبنەوە مامۆستا مێشکی هەزاران کوڕ و کچی کورد تێکەدەن هەر گوتت ئاخر کوردن چۆن دەریان نەچێنم قەناتی کوردیف خەریک بوو شام نەخوا و بڕوا بە زۆر دامانایەوە و ئاشتمان کردەوە بەڵام گوتمان حەق بە بەکەیفە. ڕۆژێک چوونە دانیشگای زمانانی ڕۆژەڵات بەزم بوو یەک عربی دوو فارسی یەک ئوردو سێ پشت و زمانی سیر سیر دەرس دەخوێنرا تووشی دکتۆرێکی تاجیک بووین ناوەکەم لەبیر نەماوە مامۆستای دەرسی کوردی و تەحقیقات لە دەوری مەسلەی کورد توانیمان بەهۆی دکتۆر پۆلیڤۆی بڵیتی باڵشۆی تەئاتر پەیداکەین ئۆپرای کارمن بوو لە دکتۆر پۆلیڤۆیم پرسی ڕایسپاردم کە لە بەغداوە المنجد و نهج البلاغەی بۆ بنێرم، بۆم نارد، بەڵام بیستمەوە کە لە ئینقلابی ئیسلامیدا ناردرابووە تەورێز کە فیرقە زیندووکاتەوە و نەشرەی ئازەربایجانی بنووسێ. چۆبوو قزڵجی لە تاران دیتبوو، وتبووی هیچم بۆ نەکراوە و کەس ئامادە نەبووە هاوکاریم بکا. دەچمە فەرەنسا و لەوێ دەچمەوە مۆسکۆ سەلامی بۆ ناردبووم خۆی نەهات بیبینمەوە ئەم بینەکە پێکەوە بووین بۆ گێڕامەوە کە ماوەی شش مانگ دەگەڵ خزلجی لە بولغاریا ژیاوە و زۆری قسەی قۆڕی نێوان خۆیان بۆ دەگێڕامەوە حەیف ئەمەشم لەبیر بچێ ڕۆژێک لە ئوتێل کۆنتینینتاڵ کە تازە چوو بووین ژنێکی خزمەتکاری ئوتێل سەری بە ژووردا کرد کەمال وتی فەرموو شتێک بخۆوە، بە دەست ئیشارەی کرد کە بێدەنگ بە، دوایی لە دەرەوە پێی وتبوو کەمترین قسە بکەن مێکرۆفۆن لە ژوورەکەتاندا هەیە زەبتی دەکا، کە چووینە ئوتێلەکەی تر ئەو ژنە دەگەڵ یەکێکی تردا هاتبوونە دیدەنیمان باسی خۆی کرد کە مێردی موهەندیسی کارخانە بووە لە جەنگی کاردا بەر ماشین کەوتووە و مردووە. دوو منداڵی لە پاش بەجێ ماوە، حقووقی مێردەکەی و حەقی خۆی کە ڕۆژێ هەشت سەعات یان بە شەو یان هەشت سەعات بە ڕۆژ لە ئوتێل ماندوو دەبێ، تێری خۆی و منداڵەکانی ناکا و حاڵی زۆر ناخۆشە. دکتۆر کەمال باسی فەرمایشتی مارکس و لینینی بۆ دەکا کە خەم مەخۆ، سۆسیالیستی دەبێتە کۆمۆنیستی و هەموو کەس حاڵی خۆش دەبێ. ژن لە دین دەرچوو، لە داخان گریا. دەیوت، من دەڵێم من و منداڵم تێر ناخۆین، ئەوە دەڵێ بە قسەی مارکس حاڵت خۆش دەبێ. ڕۆژێک دەگەڵ کەمال لە ئوتێل دەرچوین ڕاستی پێمان وابوو تەزاهوراتە کە لە شوڕەوی قەت ڕوونادا کەمال وتی با ڕاکەینەوە ئوتێل گوتم هەر دەچم بزانم چییە دڕم بە خەڵکدا قەرتاڵەیەک پرتەقاڵی چکۆڵی شین بوو ئەو خەڵکە دەیانەویست بیگەنێ و سەر و یەکێک بکڕن کەوەبەر بیستیەکیان نەدەکەوت سەلام عادل وتم وەرە هەر بڵێ قەدری شێوعی عەرەب ناگیرێ ئەگەر کوژران ئاوا لە مۆسکۆ ناوتان لەسەر کۆڵانان دەنووسن لە مۆسکۆ ڕا ڕاست هاتینە فڕگەی بینەلمیللی ئەستەمبوڵ کە سەودا هەر بە دۆلارە زۆرمان شت کڕی بۆ دیاری چوومە دوکانێک داوای جغارم کرد کابراوتی دەخیلە تۆ بچۆ پاکەتێک چای لپتۆنم بۆ بکەڕە هەر جغارەیەکت بوێ دەدەمێ و زیادت لێ ناستێنم پاکەتە چام بۆ کڕی و لە بن دوکانەکەی شاردیەوە و بارزانی فەرمووی، ڕووس لە پەیمان بەستن دەگەڵ بەعسدا کە خودموختاریمان بدەنێ، خۆیان زۆریان حەول دا، کەچی ئێستە دەیانەوێ، بێ هیچ حەقێک خۆمان تەسلیمی ئەوان بکەین، مردن سەد جار لەوە بەشەڕەفترە کە پاش ئەو هەموو خوێن ڕژانە سەر بۆ دوژمن شۆڕ کەم و شەرمەزاری گەلم بم. ئەگەر مەسڵەحەتی شۆڕەوی لەو تەسلیم بوونەدایە، مەسڵەحەتی کوردی تێدا نییە. لە پاش ئیعلانی خودموختاری، ئەوانەی کە لە حیزب تۆرابوون، هەموو دەستە و بەستەیان هاتنەوە لای بارزانی و عەفووی کردن و لە چیا دەگەڵ خۆمان دەژیان، وەک ئەوەی قەت نێوانمان ناخۆش نەبووبێ. بەعسی کە پەیمانی پازدە ساڵەیان دەگەڵ ڕووس بەستبوو، شیوعیەکانیشان بردبووە لای خۆیان و چاوی هەموو خوێندەوار و بەکاری کوردیشی بە پوڵ و پلە نوقاندبوو دەیزانی زەحمەتە ئەم شۆڕشە دووبارە وەک جاران زیندوو بێتەوە لێمان کەوتە گەندەڵ فێڵان هاتوو چۆکەر دەهاتن و لەلایەن دەوڵەتەوە گفتوگویان دەگەڵ بارزانی دەکرد و هەر خەریک بوون لە ناوی بەرن ڕۆژی 29 مانگی نۆی ساڵی 1970 یەک یازدە مەلا لە نەجەف و بەغداوە هاتبوون کە چاویان بە بارزانی بکەوێ مەهێڵن کەس لە دێ دەرچێ مەهێڵن ڕێگەیان مەدەن. سولەیمانی حاجی بەدری سەردەستەی حەرەسەکانی بارزانی بوو وتی کۆڵانان بگرن گەیمە ناوەندی تەقەکە وتیان بۆمبایان لە مەلا مستەفا تەقاندووە دەگەڵ ئەوەشدا کە لە تاوان وەخت بوو شێت بم هەرام کرد پیاوی چابن مەیان کوژن. بە ساغی بیانگرن خەبەریان لێوەردەگرین کەس گوێی بە من نەدا من هەر ئەو هاوارم دەکرد بە ناو تفەنگچیەکاندا دەسوڕامەوە لەپڕ بۆمبایەک کە لە بن ماشینێکی تۆیۆتاوە قایم کرابوو تەقی پتر لە دوو میتر لە جێ خۆم پەڕیم بەڵام نەکەوتم ڕانندەی تۆیۆتا کە ئەفسەرێکی باسی و بە جلی ڕانندەی شەوە دەگەڵ مەلایەن هاتبوو لە بن تۆیۆتاکەوە تەقاندبووی خۆشی کوژرا بوو مەلا مستەفا و دکتۆر مەحمود لە ژوور هاتنە دەر بارزانی سەر و چاوی خوێناوی بوو، زۆر شاد بووین کە نەکوژراوە، ئەویش بە سولەیمانی حاجی بەدری گوت مەیان کوژن. زۆر زوو تەقە وەستا، هێندێک لە مەلاکان کە پەنایان بە ئاودەست و ژووری تر بردبوو کوژران و کەلاکیان ڕاکێشان. هاوەڵکەس من چوومە ژووری دانیشتنەکەوە، یەک لە مەلاکان لە سەر کورسییەک دەستی وەبەر چەنەی دابوو، دانیشتبوو وامزانی زیندووە، کە بۆی چووم پارچەی بۆمباوە بن هەنگڵی کەوتبوو، هەر لە جێدا مردبوو. ڕام کێشا سەر عەرز. کەلاکەکانی تریشیان هێنانە ئەو ژوورە، ئاگر بەر بووبووە ژووری نوێنان، پیاو لە دووکەڵ دەخنکا. دەگەڵ عەلیە کوردە، خۆمان دە ژووری ئاگر ڕاکرد و توانیمان بیکوژێینەوە و لەبەر دووکەڵ و کۆخە چاومان سوور و هەڵامساو بوو. منیان کردە مەئمووری پشکنینی کەلاکان. گیرفانم بەتاڵ کردن یاداشت و نووسراوەکانیان و سەعات و پۆڵیانم کۆکردەوە هیچ شتێکی وامان دەست نەکەوت کە مەلا بۆیە هاتبن بارزانی بکوژن لە گیرفانی یەکێکیاندا ڕۆژ بە ڕۆژی سەفەر لە نەجەف و نووسرا بوو کە شەو لە ئوتێل مختار بووین بەیانی سوار بووین و گەینە فلان جێگە و فلان شەو ڕامان بوارد ڕانندەکە زانیبووی کار لە کار ترازاوە، بۆمبای بن ماشینی تەقاند، سەربانی وەتاغەکەی نزیکی تەواو هەڵوەشاند و تێک و پێکیدا، گەیشتینە سەر ماشێنەکەی تر، دوو بۆمبی زۆر درێژ و ئەستوری لە بن قایم کرابوو. یازدە کەلاکمان بنگەڵ خست و دوانیان وا لە بەریەک چوو بوون، نەزانرا پارچەیان لە کوێیە، دوای دوو ڕۆژ پیاوی سەدام هاتن و حاشایان کرد کە دەوڵەت ئاگای لێ هەبووە، بارزانی هیچ لۆمەی سەدام و دەوڵەتی نەکرد و بەسەر خۆی نەهێنا. ئەو ڕۆژە دەتوانم بڵێم لە هەموو ڕۆژەکانم تاڵتر و دواییەکەی شیرینتر بوو کە دەمدی بارزانی لە کوشتن خەڵستووە دوای لە بەغدا بیستمەوە کە ئاجودانی سەددام تەلەفۆنی بۆ کابراایەکی کوردی ئاشنای کردبوو کە بارزانیمان لە کۆڵ دنیا کردەوە. دوو مانگێک دوای ئەو بەڵایە، کوردێکی سوریایی گیرا کە چەمەدانێکی زۆر جوانی بە دیاری بۆ بارزانی هێنابوو، ئەویش بۆمبایەک بوو لە هەر ژوورێک دابتەقیبا کەس لێی دەرنەئەچوو. کاک مەسعود و چەند کەسێک چووبوونە بەغدا، لە گەڕانەوەدا لە سووچی خەیابانێکی بەغدا بەر گوللە درابوون، جگە لە عەریف حەمید کە لاقی شکابوو، ئەوانی تر ساغ دەرچوون. هەمیشە لەو چوار ساڵەی قەیرانەدا دەوڵەت خەریکی لەبەیندانی شۆڕش و بارزانی بوو. وەک لە دوایی شەرەفنامەشدا گوتوومە، بارزانی لە کۆبوونەوەیەکی گەورەدا فەرمووی، تانک و تەیارە و تۆپی دوژمن پێمان نەوەستا، دەترسم پۆڵ و پلە و تۆرۆمبێل و. قەسر لە بەینتان بەرێ. ڕاست ئەوە بوو. ئەوانەی کە چەندین ساڵ بوو لە شۆڕش بوون و شێتی دەرەجە و پووڵ و قەسر و ترۆمبیلی بەغدا بوو بوون کە بەعسی ڕوون دەیانزانی تازە ئەوانە تاقەتی بەردا و بەرد و شەڕیان نەماوە لە ماوەی چوار ساڵەشدا ڕێگەوبانی زۆر پان و قەڵای زۆر قایمیان لە کوردستان دروست کرد و ئاشکرا ئامادەی هجوومی دیکە بوون. ئێمەش هەم و هومێدمان کەوتبووە سەر ئێران و چەک و یارمەتی ئەوان، هەمیشە بە سەتان لە فەرماندەکانی پێشمەرگە لە تاران و شارەکانی تری ئێران خەریکی خۆشگوزەرانی و پووڵ خەرج کردن بوون. ئیدی سەرت نەیەشێنم لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا ڕا شۆڕش بە جارێک بێ ناوەڕۆک بوو، لە ساڵی حەفتا و چوار دا بەعسی کە زۆر پشت ئەستوور بوون لە یاریدەدانی ڕووسان، ڕایان گەیاند کەرکووک، خانەقین، سنجار، ناوچەی شێخان بەر خودموختاری ناکەوێ. گەگرانی خۆشەویست لێرەدا دێنە کۆتایی بەشی هەشتا هەشتی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا لە بەشی هەشتا و لە شەوێکی تێدا پێتان دەگەینەوە شەوتان ئارام و بەختەوەربن.